بەناوی خودای بەخشندە و میهرەبان هەرچی لە ئاسمانەکان و هەرچی لە زەویدا هەیە یادی خوددا بە پاچی و بێگەردی دەکەن دەسەڵات هەر بۆ ئەوە و هەر بۆ ئەویشە سوپاس هەر ئەویش دەسەڵاتدارە بەسەر هەموو شتێکدا. ئەو زاتە ئەوەیە ئێوەی دروست کردووە جا هەتانە بێ باوەڕە و هەتانە باوەڕدار خداش بینایە بە هەموو ئەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن ئەو خدایە لەسەر بنچینەی حەق و ڕاستی ئاسمانەکان و زەوی دروست کردووە وێنەی ڕوخساری ئێوەشی کێشاوە بە جوانترین شێوە گەڕانەوە و سەرنجامیش هەر بۆ لای ئەوە هەرچی لە ئاسمانەکان و زەویدا هەیە و دەگوزەرێت خدا ئاگا و زانایە پێی هەروەها دەزانێت چی پەنهان دەکەن و چی ئاشکرا دەکەن هەمیشە ئەو خدایە زانایە بە هەرچی لە پێچ و پەنای سینەکاندا حەشار دراوە ئایا هەواڵی ئەوانەتان پێنەگەیشتووە کە پێشتر بێ بڕوا بوون چۆن سزا و ئازاری کار و کردەوەکانیان چەشت لە دنیادا لە قیامەتیشدا سزای بەئێش و ئازار بۆیان ئامادەیە چونکە تاوانی بێباوەڕی زۆر گەورەیە و سەرچاوەیە بۆ هەموو گوناه و تاوانێک ئەوەش بۆیە پێشهات چونکە پێغەمبەران بە جۆرەها بەڵگە و مۆجزە پەیامی خودایان پێڕاگەیاندن کەچی وتیان ئەمانە بەشەرن وەکو ئێمە چۆن دەبنە پێغەمبەر و چاو ساغمان بەو بیانوە ڕێبازی بێباوەڕیان هەڵبژارد و پشتیان هەڵکرد خداش پێویستی بە ئیمانی ئەوان نییە چونکە خدا خۆی دەوڵەمەند و بێنیازە و شایستەی سوپاسە. ئەوانەی بێباوەڕ بوون بە بۆچوونی خۆیان وتیان هەرگیز زیندوو ناکرینەوە پێیان بڵێ وا نییە سوێن بە پەروەردگارم بەڕاستی هەر زیندوو دەکرێنەوە پاشان ئاگادار دەکرێن لە هەموو و کار و کردوانەی کە ئەنجامتان دەدا ئەوەش بۆ خوددا زۆر ئاسان و سادەیە کەواتە تا زووە باوەڕ بهێنن بە خوددا و بە پێغەمبەرەکەی و بەو نور و ڕۆشنایەی کە ناردوومانەتە خوارەوە کە قورآانە دڵنیاش بن کە خوددا ئاگایە بە هەموو ئەو کار و کردوانەی کە ئەنجامی دەدەن ڕۆژێک دێت خوددا هەمووانتان کۆ دەکاتەوە بۆ ڕۆژی کۆبوونەوەکە ئەوە ڕۆژی زیان باریە جا ئەوەی ئیمان و باوەڕ بهێنێت بە خوددا و کردەوەی چاچیش ئەنجام بدات ئەوە خوددا چاوپۆشی دەکات لە گوناه و هەڵەکانی و دەی خاتە باخەکانی بەهشتەوە کە چەندەها ڕووبار بەژێر درەختەکانیدا دەڕوات هاوڕێ لەگەڵ ژیانی نەبراوەدا بۆ هەمیشە و هەتا هەتایی ئەوەیە سەرکەوتن و سەرفرازی گەورە و بێ سنوور ئەوانەشی کە بێ باوەڕبوون و ئایەت و فەرمانەکانی ئێمەیان بە درۆزانی ئەوانە نیشتەجێی ناو ئاگرن و ژیانی نەبراوە تایدا دەبەنە سەر ئای کە سەرنجامێکی زۆر ناخۆش و نالەبارە بە فەرمانی خودا نەبێت هیچ خۆشی و ناخۆشیەک پێش نەهاتووە جا ئەوەی باوەڕی تەواو بهێنێت خدا دڵی ڕێنمووی دەکات بۆ لای خۆی هەر بار و دۆخێکی بەسەردا بێت لە خۆشی و ناخۆشی بە تاقیکردنەوەی دەزانێت خدای گەورەش هەمیشە بە هەموو شتێک زانایە فرمان برداری خدا بکەن و فرمان برداری پێغەمبەریش بکەن جا ئەگەر پشت هەڵکەن و گوێ ڕایەڵ نەبن ئەوە خۆتان زەرەر دەکەن ئەجینا تەنها گەیاندنی ڕون و ئاشکرای پەیامەکەی ئەرچی سەرشانی پێغەمبەرەکەمانە الله خدایەکە جگەل لەو خدایەکی تر نییە کە دروستکار بێت و خاوەنی فەرمان بێت دەبا ئەوانەی ئیماندارن هەر پشت بەو خدایە ببەستن و داوای یارمەتی هەر لەو بکەن ئەی ئەوانەی باوەڕتان هێناوە هەندێک لە هاوسەرانتان یا هەندێک لە ڕۆڵە و نەوەکانتان دژمنتانن جا ئێوەش وریابن و خۆتان بپارێزن لێیان جا ئەگەر چاوپۆشی لە هەڵەیان بکەن و واز لە ئازاردانیان بهێن و لێیان ببورن ئەوە چاک بزانن کە خدا لێ خۆش بووە و مهرەبانە دڵنیابن کە ماڵ و سامان و ڕۆڵە و نەوەکانتان بۆ تاقیکردنەوەتانن ئەگەر لەو بوارانەدا سەرکەوتن بەدەست بهێنن خدای مهرەبان پاداشی گەورە و زۆری لەلایە بۆ خۆگر و لێبوردەکان کەوابوو هەتا دەتوانن بە تەقوا و خوداناز بن گوێڕایەڵ و فەرمانبەردار بن خێر و چاکەش بکەن ئەوانە هەمووی بۆ خۆتان چاکە جا ئەوەی خۆی بپارێزێت لە ڕەزیلی و ڕژدی نەفسی خۆی ئا ئەوانە هەر خۆیان سەرفرازن ئەگەر قەرز بدەن بە خوددا بە شێوەیەکی چاک مەبەست بەخشینی ماڵ و سامانە لە پێناوی خوددادا ئەوە خوددا چەند بەرامبەری دەکات بۆتان هەروەها لێتان خۆش دەبێت خداش سپاس گوزارە لەسەر بەخشین کە هەر بەخششی خۆیەتی و خۆ ڕاگرە مۆڵەتی ڕەزیلەکانیش دەدات تا کاتی خۆی ئەو زاتە ئاگاداری نهێنی و ئاشکرایە خدایەکی باڵا دەست و دانایە